بەشی دوانزێم لە کتێبی عاشق سەمای ژیانە لە پڕە هەفتە و چوار خۆشویستی کردنی ڕاستەقینە پیاوێک خەریکی چیمەنتۆکردنی سەرشەقامێک بوو هێشتا پشتی وەر نەچەرخاند بوو کە کۆمەڵێک منداڵ بەڕاکردن بەسەر چیمەنتۆکە تا ڕۆشتن و شوێن پێیەکانیان بەسەر چیمەنتۆکەەوە جێما یەکێک لە هاوسێکان بە بیستنی هاوار و قیڕۆ و جنێوەکەی نێو پیاوە لە پیاوەکە نزیک بێ وتی، من وام دەزانی منداڵت خۆشەوێت. ئەو پیا وەڵامی دایەوە، ئاشکرایە خۆشمەوێن، بەڵام تەنها لە خەیاڵدا خۆشمەوێن نەک لە ڕاستیدا. خۆشەویستی خەڵکی لە خەون و خەیاڵدا کارێکی زۆر ئاسانە، بەڵام لە ڕاستیدا کێشە و گرفت دێنە پێش. لەبیرت نەچێ تا ئەوکاتی کە ئەتوانی مرۆڤەکان، مرۆڤە ڕاستەقینەکانت خۆشبوێت. خۆشەویستی تۆ بۆ درەخت و باڵندە و سروشت درۆینەیە و ساختە ئەبێت، تەنها کاتێک کە مرۆڤەکانت خۆشەوێت دەتوانیت خەست و باگابوونی پێویست بۆ خۆشەویستی باڵندەکان و درەختەکان و کێوەکان بەدەست بهێنیت بەبێ یەکەم دووهەمیش ناکرێت ئەگەر توانیت دەرککردنی ڕاستیەکی ئەوەندە هەستپێکراو و نزیکت نەبێت چۆن دەتوانی ڕاستیەکی ئەوەندە دوورە دەست دەرک بکەیت؟ چۆن دەتوانی لەگەڵ بەردێکدا پەیوەندی دروست بکەیت زمانێکی هاوبژ نییە لە نێوان تۆ بەردەکەدا بۆ مەبەستا یا دەبێت تۆ ببیت بە بەرد یان بەردەکە ببێت بە تۆ ماوەی بینێ تۆ بەردەکە زۆر گەورەیە ماوەیەکە کە تێپەڕبوون بە پیایدا محاڵە پردی پەیوەندی نێوان تۆ بەردەکە لە ڕێگەی پەیوەندی دروستکردن لەگەڵ خەڵکیدا بەدی دێت من دەزانم خۆشەویستی درەخت کارێکی ممکنە بەڵام تەنها کاتێک ڕوودەدات کە تۆ لە کانگای دڵەوە بە هەموو بوونتەوە مرۆڤەکانت خۆش بوێت تا درەختەکە لە ناخی مرۆڤەکاندا پەیدا بکەیت سەبارەت بە ئاژەڵەکان و باڵندەکانیش هەر بەم جۆرەیە تەنها کاتێک دەتوانین خۆشت بوێن کام گیانلەبەرانە لە ناخی مرۆڤدا دۆزیبێتەوە مرۆڤ هەموو ئەم قۆناغی تێپەڕاندووە و لە شێوازی ئەم گیانلەبەرانەدا ژیاوە و هێشتا هەندێ نیشانە و مۆر کێوانی لە بەئاگانەبوونی تاکەکەسیدا یا بەئاگانەبوونی بە کۆمەڵدا هەڵگرتووە چەمکی باگابوونی بەکۆمەڵ یەکێکە لە چەمکە قسە هەڵگر و داهێنراوەکانی تیۆری کەسایەتی یۆنگ، باگە نەبوونی بەکۆمەڵ گەنجینەی بیرەوەرییەکانی وەچەیەکە کە تاک لە باووباپیرانی خۆی و بە میرات وەریئەگرێ، ئەم ڕابردووە نەک تەنها دیرۆکی نەژادی مرۆڤ وەک یەکێک لەو جۆرە جیاوازییەکانی بنوڕ ئەگرێتەوە، بەڵکو باووباپیرانی خوارتر لە مرۆڤ واتە ئاژەڵیش ئەگرێتەوە. بە دەستەواژەیەکی تر باگە نەبوونی بەکۆمەڵ خەزێنەی هەموو ئەو ئەزموونانەیە کە لە درێژایی تەواوکەری مرۆڤ و لە درێژایی سەدە و سەردەمەکان بەهۆی وەچەکانەوە دووبارە بۆتەوە. ئەم باگە نەبوونی بە کۆمەڵە جیهانگیرو لازموونەکانی تاکی مرۆڤی تیایە، پاکی تاکەکانی مرۆڤ باگە نەبوونێکی بە کۆمەڵی چوونێکیان هەیە. ئێوە هەمووتان پێشتر درەخت، باڵندە، ئاژەڵ یان بەرد بوون، ئێوە هەموو شتێک بوو بە ملوێنەها شێوە بوون و ئەزموونەکانی سەرچاوە گرتوو لەو بنیاتیانەوە هێشتا لە ناخی ئێوەدایە تا گە ڕگی پەیوەندی دروستکردن لەگەڵ درەختی هەبوونی ناو ئەم جیهاناوەیە کە سەرەتا لەگەڵ درەختی ناخی مرۆڤدا پەیوەندی دروست بکەیت مرۆڤەکانت خۆش بێت و لەم پێناوەدا ئازا و چاونەترس و ئێش وازاری سەرچاو گرت و لە خۆشەویستی و سارماشکەوی بە گیان بگڕە بچۆرە بن کلێشەی ناخی مرۆڤەکانەوە زۆری بەسەردا ناچێت لەوە دەگی کە هیچ مرۆڤێکتان هەم مرۆڤ نییە بەڵکو کۆمەڵێکە لە مرۆڤەکان و هەموو ئەم بوونەوەرە چونکە مرۆڤ ڕەوەزی تەواوکاریە ئاسەواری بنیاتاکانی دیکە هێشتا بە جۆرێکی چینچین لە مرۆڤدا هەیە ئایا تاوەکو ئێستا بە بینینی ژنێک بڕوانین بۆ چاوەکانی مەستە لا دروست نەبووە لە ناخی ئەودا پشیلەیەکە بینی بەبێ پشیلە بوون ژن ناتوانێ ژن بێت زۆربەی کردار و خۆڕەوشتی ژن لەم پشیلەیەوە سەرچاواگرێت سەبارەت بە پیاوی ژەم بابەتە ڕاستە بەڵامەوەی کە لە پیاودای دەیدۆزیتەوە گورگە مرۆڤ بزاوتی تەواوکاری و گەشەکردنی لە بەرگی هەموو ئەوشتانەدا کە لە جیهاندا هەن تێپەڕاند بوو کتومت بەو جۆرێک کە مرۆڤ سەرەتا منداڵە و پاشان سەردەمی گەنج و پاشان تەمەنی مامناوەند و تاپیرە بێت ئایا دەکرێت کە سەردەمی منداڵی مرۆڤ بە جۆرێکی ئێجگاری لەناو بچێت؟ ئایا لە کاتی پیربووندا گەنجێتی بەو ئاسانییە لەناو ئەچێت؟ گەنجێتی هەیە، بەڵام توێژێکی نوێ دەیپۆشیوە. ئەگەر درەخت ببڕی، ئەو چینانەت بەرچاو ئەکەوێت کە بە تەرتیبێکی جوان بە دەوری یەکتردا دانراون. تەمەنی درەختەکە لەسەر ئەم چینانەوە دەخەمڵێنرێت. ئەگەر درەختەکە شەست ساڵ بێت، ئەوا شەست چین لە قەدی دارەکەدا هەیە. بە تێپەڕبوونی هەموو ساڵێک درەختەکە توێکڵ دەخات و توێژێکی نوێی بۆ زیاد دەبێت. ئەگەر تاشە بەردێکیش بشکێنی ئەو چینانەی تێدا دەبینی. هەر بەم شێوەیەش ئەگەر بچێتە بن کڵێشە و قوڵایی ناخی مرۆڤەوە وەکو درەخت و بەرد و چینانت بەرچاوە دەکەوێت هەتا زیاتر بەناو قوڵایی ناخدا بڕۆیت شتی سەرسوڕێنەر و سەرسام کەر دەبینی کاتی خۆشویستنیش نەک ئەگەر بە تەواتی خۆت وازی لێ بێنی و خۆت ڕەها بکەیت لەوە دەگەیت نەک تەنها وژنت خۆشەوێت بەڵکو هەموو گیانلەبەران و درەختەکان و بەردەکان هەموو جیهانی بوونت خۆشەوێت هەر تاکێک خۆی بە تەنها وەکو جیهانێک وایە دنیایەکی بچووکە کە هەموو شتەکان لە خۆگرێت لە خۆگری گشت واتە جیهانی گەورەیە بەڵام تۆ ناتوانی بە پشت بەستن بەم کارە لە خەڵکی دوور بکەویتەوە تۆ ناتوانانی بڵێیت من درەختەکانم خۆشوێت بەڵام خەڵکیم خۆش ناوێت ئەم خۆشویستنە درۆی نەبووە چونکە جۆری پەیوەندی تۆ لەگەڵ درەختەکاندا دروست نەبووە دەبێ سەرەتا ئەم درەختانە کەشف بکرێن لە ناخی مرۆڤدا و ئەوسا خۆشویستی و خۆشویستن دەرببڕی بەرامبەریان تەنها ئەو کاتەیە کە لە زمانیان تێدەگەیت و درەختەکان و جیهانی دەرەوەشت